گوریسی لەنگەرەکەم بڕێوە وامزانی تۆپەکان ناتوانن بگەنە دوورگەکە کاتێ گەشتەکە لە کەنارەکە دوور بکەوێتەوە بەڵام کەشتەکە جوڵا و خۆی بە بەردەکاندا چێشا کارەکە سەری نەگرت و تووشی قوربەسەری بووم ئەم شتە لە ناکاوە چییە بەخێر بێ جێم شتێکی چاوەڕوان نەکراوە لێت هەرە بەڕاست بۆچی لێرە جێم پێم بڵێ بۆچی لێرێ ها پێم بڵێ جێم، تۆ پیاوەکانت کوشت؟ جێم، تۆ هەر هەموو ئەو شتانەت کردووە؟ پیاوەکانی تۆ هەر وەکو شێتیان لێ هاتبوو. نازانم چیان بەسەر هاتبوو. لە یەکتریان دەدا و یەکتریان دەکوشت. ئەوە بە هیچ شێوەیەک دەستی منی تێدا نییە. وابزانم پیاوەکان تووشی شێتی هاتبوون. هیچ پەیوەندی بە من نییە. تۆ لە هەمویان شێتری جێم ئای چەند دڕندەی تۆ دڕندەی جۆن ئەم کەشتە لە جێ خۆی نەماوە ئەمە سەیرە ئەم کەشتیە لە جێگای خۆی نەماوە ئەمە زۆر سەیرە هیچ لێکدانەوەیەکی بۆ نازانم بەهۆی زریانێکی سادەوە شوێنەکە گۆڕاوە جۆن گوریسی لەنگەرەکەم پتڕان چی؟ ئەوە ناهێڵێ پیاوەکان تۆپبارانی دوورگەکە بکەن و هاوڕێکانم تووشی ئازار بن کاتەوها پلاندا دەنێ و جێبەجێی دەکەی بارەزی خۆت من لێت ناترسم لێت ناترسم ئەی منداڵی جێل فریوت دام بێ ئەقل مەبە ناتوانی بەسرم دازاڵبی تێگەیشتی باش بیری لێ بکەوە باش هەی جێلە بیر لەوە ناکەمەوە ئەگەر شەپۆلەکان بەو شێوەیە فڕێیان بدات کەس نازانێت لە کوێوە دەبین لەناو ئەو زریانە بزر دەبین و ئەوا دەخنچێین دەبێ ئەوە بزانین پێش ئەوەی کار لە کار بترازێ کاتێکی باشمان لەبەر دەستەوەیە تاوەکو ڕێڕەوی ڕاست بکەینەوە ئەم کەشتێ دەبێ بگەڕێتەوە شوێنی پێشووی خۆی کەشتێکی ئەوها گەورە یەک دوو نەفەر ناتوانێ بیجوڵێنن پێویستمان بە کەسانێک دەبێت تاوەکو چاودێری بکەن یەکێ چاودێری با بکات یەکێ چاودێری چارۆگەکان بکات هەتا یەکێکی شارەزای وەکو منیش ناتوانێ ئەو هەموو شتە دەستەبەر بکات. تاکە شت کە بتوانم بیکەم پاراستنی هاوسەنگی کەشتیەکەیە. لێم تێدەگەی جیم؟ دەی خێرا کە کاتمان لەبەر دەست نیە. جم تۆش مردن پەست دەکات بێم بڵێ ها بە هیچ شێوەیەک لێت ناترسم ئەگەر وابێ تۆ ئازای بەڵام من دانی پێدا دەنێم کەوا دەترسم. ئەگەر تۆ نەترسی ئەوە کارێکی زۆر زۆر مەزنە جێم ئەی بە بەغا گاڵتە بە جێم بکە ئەو لە مردن ناترسێ ئێستا جێ تۆ دەگرمەوە مەترسە نامەوێ بمرم منیش دەمەوێت لە ژیاندا بمێنم ژیان جوانە دەمەوێت لە هەموو ساتەکانی ژیاندا بژیم. جم بڕۆ قاتی خوارەوە بە پشکنە دای خێراکە پاس دە پیاو مردن لە پێ ناو سندوقێک لە کۆتایی توانیمان لە کارە ساتەکە دوورکەینەوە جێم پێت چۆنە پەرداخێک ئاو بخۆی جێم ناتوێ ئاو بخۆی توێنیت نییە باشە لە بیرتە چۆن پەتهتەمان پاک دەکردەوە جێم باشە حەز لە چ خواردنێک دەکەیت کە من دروستم دەکرد گۆشتی برژاو یان شتێکی تر دەی ئەگەر لەم زریانە ڕزگارمان بێت ئەوە خۆشتری خواردنت بۆ دروست دەکەم پێ چۆنە جێم پێ چۆنە ها؟ نامەوێ خواردنێک بخۆم تاوانبارێک ئامادەی بکات تۆ ڕێدۆرت و جێست کۆش تۆ تاوانبار و چەتەیت لەسەر هەموو ئەمانەش ناپاکیشی ناتوانی جارێکی تریش هەڵم خەڵەتێنی هەرچەندێکیش خواردنەکەت خۆش بێت هیچی لێ ناخۆم هەرگیز هەرگیز تۆ هاوڕێی من نی تۆ هاوڕێ من نەماویت لەمە دوا تۆ هاوڕێ من نیت هاوڕێم نەماوی جۆن جۆن دوورگەکەیە وابزانی زۆر لێ دوورکەوتینەتەوە وابزانم ئێستا بەتەنیش دوورگەکەدا دەڕۆین تۆ هێشتا زیندوی وام زانی ڕەوانەی ئەو دنیام کردی پێ دەچێ هێشتا زیندوو بیت ڕێها دەتەوێ بمری؟ واز لە جێم بێنە واز لێ بێنە وامزانی تۆ مردووی سکیلی دۆک تۆ زیندویت چیل بەسەر هاتووە نام ناسی تۆ هاوڕێکەم من جۆنم وامزانی مردووی بەڵام هێشتا زیندویت خۆشحاڵم بەبینیت هاز خۆشحاڵم زۆر خۆشحاڵم من هاوڕێکۆنەکەتم جۆن با یارمەتیت بدەم بزانم جۆت بریندار بووە یان سکت یان پشتت لێم نزیک نەبی تۆ هەی شەیتان لێ ناگەڕێم لەمە و پاش ڕەوانەی دۆزەخم بکەیت جوان هاوڕێکەم هەست ئەو پیاوە شێت بووە ئەوە چیتە هاز پێم بڵێ لەسەر خۆ بە